چیرۆکی نامە درۆینەکە شەهرەزاد و تێجێڕنەوە لە نێوان یەحیای کوڕی خالید و عەبدوڵای کوڕی مالیکی خەزاعیدا ڕکەبەریەکی کۆن هەبوو بەڵام کەسیان دەریان نەئەمڕی هۆیەکەشی ئەوە بوو کە هاروونە ڕەشید عەبدوڵای کوڕی مالیکی زۆر خۆشەویست بە شێوەیە کە خێزانی یەحیای کوڕی خالید بڕوای وا بۆ عەبدوڵا دوعا و جادوو لە خەلیفەکە وا ڕێکەوت کە خەلیفە عەبدوڵای کردە میری هەرێمێکی ئەرمینیا بۆی عەبدوڵا بەرەو ئەرمینیا کەوتەڕێ کە چوە سەر کورسی دەسەڵات کابرایەکی خەڵکی عێراق ئەچێتە لای کە زۆر قسەزان و بلیمەتە بێت زەمانە پشتی تێکردبوو هەژار کەوتبوو لە نەبوونیدا نامەیەکی بە ناوی یحیای کوڕی خالیدەوە نووسی بوو ئەمجا بەرە و ئەرمینیا ئەڕوات و نامەکە داتە دەست عبدوڵای کوڕی مالیک عبدوڵا کە نامەکە خوێنێتەوە عقلی نای بڕێ بە گومانە بێ لە نامەکە و لە دڵی خۆیداڵێ ئەمە بە ناوی یحیاوە نووسراوە ئەگەر نا درۆیە فەرمانی دا هێنایان هەرکە هات دەستی کردە پیاهڵدانی عەبدوڵڵا ئەوی ژوتی من بێبەشت ناکەم بەڵام چی پاڵی پێوەنایت ئەم نامێ بە زمانی ئەوە بنووسی کە خۆی ئاگای لە هیچ نییە ئەیژوتی قوربان بۆچی ڕوشکێنمەکەی زەوی خوا پان و پۆڕە تا سەری دابێت بژێویژەدا ئەم نامەیە خۆی بۆی نووسیوم عەبدوڵا ژووتی نوێنەرم لە بەغدا هەیە نامەی بۆ ئەنێرم شوێن ڕاستی و ناڕاستی ئەم نامەی یەحیای کوڕی خالید بکەوێ مەرج بێ ئەگەر ئەم نامەی ڕاست بوو ئەوە ئەتکەمە سەرداری هەرێمێک یان 200 هزار دینار و ئەسپێکت ئەدەمێ گەر درێژ بوو ئەوە سە تۆڵت لێدەم و سەرتە تاشم ئەمجا فەرمانی دا بە یەکێک لە پیاوانی بەردەستی کە بە هێندەی ڕۆژانەکەی پارەی بدەنێ و نامەیەکیشی نووسی بۆ نوێنەرەکەی بەغدای و تیانوسی لێکۆڵینۆ بکە لەم نامەیە بزانە لە یحیای کوڕی خالیدەوە هاتووە بۆ منیان نا تا ڕاست و درۆی ئەم نامێ بزانم و زوو وەڵامەکەم بۆ ڕەوانە بکەرەوە نوێنەرەکەشی هەرنامەکەی پێگەیشت چووە ماڵی یەحیای کوڕی خالید سەیری کرد چەند کەسێک میوانەتی ئەویش سلاوی لێکردن و نامەکەیدا دەست یەحیاش بە نوێنەرەکەی وت سبێنێ سرم لێ بدەوە تا وەڵامەکەت بۆ بنووسم کە ئەو ڕۆیشت یەحیا ڕووی کردە میوانەکان و پرسی سزای کەسێک کە بە ناوی منەوە نامە بەرێت بۆ دژمنەکەم بەلای ئێوە چییە؟ هەریەکەیان جۆرێک لە جۆرەکانی سزایان پێوت کە بیدات بەو پیاوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سێ سەد و هەشت. شەهرەزا جێراوی یەحیا وتی هەمووتان هەڵەن ئەوە کارێکی زۆر خراپە ڕکابرایەتی من و عەبدوڵا گەڕێتەوە بۆ نزیکەی بی ساڵێک لەمەوبەر عەبدوڵایش بۆ خۆتان نەزانن لە خەلیفەوە نزیکە من پێم وایە ئەم کابرایە و کوفریشتە خوا بۆ منی نردووە تاکو بەهۆیەوە نێوانی من و عەبدوڵا باشتر ببێت و دڵمان لە یەکتر پاک ببێتەوە دوای ئەوە ئەبمە هۆی باشترکردنی بژێوی ئەم پیاوە نامەیەکی بۆ نووسم کە ئامۆژگاری عەبدوڵای کوڕی مالیکی تیاکەم گوایە من نامەم بۆ نەنووسیوە بەڵام لە ڕاستیدا خۆم بۆم نووسیوە زۆر سپاس دەکەم گەر زیاتر و زیاتر یارمەتی بدەیت بە هیوام ئارەزووی بەجێ بێنیت و هەرچیەکی بۆ بکەی وەکو بۆ منت کردبێ وایە ئەو نامەیدا دەست نوێنەرەکەی عبدوڵای مالیکی و ئەویش بردیەوە بۆ عبدوڵە ئەویش کە نامەکەی بینی زۆری پێخۆش بوو ناردی کابرایان هێناوتی قسەکەی تۆڕاز بوو نامەکەت لە یحیای کوڕی خالی دەوەیە و دوو هەلم پێبەخشیت کامیانت پێ باشە بۆ جێبەجێ بکەم کابراوتی دیارەکە ئەویش فەرمانیدا هزار دیناریان پێبەخشی لەگەڵ دە ئەسپی عەربی دەدەستە جلوبەرگ دە کۆیلەش ئەمجا بە ڕێوڕەسمێکی جوان و شیاو ڕەوانەی بەغدای کردەوە کە کابرا گەشتەوە شاری بەغدا کاروانەکەی بردەبەر دەواازەی ماڵی یحیای کوڕی خالید ئەمجا دابەزی و داوای کرد ڕێی بدەن بچێتە لای یحیا دەرگاوان چووە ژوورەوە و بە یحیای کوڕی خالیدی وت پیاوێکی خانەدان و دەوڵەمەن بە کاروانێکەوە لە بەردەرگا چاوەڕێ هاتنە خزمەتە دەکا کۆیلەیەکی فرە و دە ئەسپی عەربی پێەیە کە ڕێیان دایە یەحیای کوڕی خالید پرسی تۆ چیت ئەوی ژوتی من ئەو کەسم زەمانە پشتی شکاندم و کوشتمی بەڵام تۆ زیندوت کردمەوە بۆ ئەو بەهشتت نردم کە خۆم ئەمویست من نامەکەم بە ناوی تۆ نووسی و بێ ئەوەی تۆ ئاگاد لی بێ بردم بۆ عەبدوڵای کوڕی مالکی خەزا یحیاش پرسی ئەی چی بۆ کردی و چی پێدایت کابرا وتی لە بەخشندەی دەستەکانی تۆ ڕەوشی پاکی تۆ و پیاوەتیت و بەخشندەیت باڵایت زۆری پێدام و خۆمی سەرپشە کرد ئێستاش ئەو دیاریانە بەهی تۆێزانم بۆیە هەموو دیارەکان لە بەردەرگا لە خزمەتتدان چۆن فەرمانە دەی فەرمان فەرمانی خۆتە یحیای کوڕی خالی دژوت ئێستا تۆ لە من بەخشندەتر و خاوەن پیاوەتی تریت ئێستاش من هێندەی ئەوە دیاری ئەدەمێ هەر لە پارە و کۆی لەو ئەسپەوە تاجل و بەرگ ئیدی کابرا بەهۆی بەخشندەی ئەو دوانەوە دوو هێندەی سامان بردەوە ماڵی خۆی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو هێندەی ئارەزووی بە زانست بوو هەفتەی دوو شەوی دانابوو بۆ کۆبوونەوە لەگەڵ زانایان و وێژەوانان و فەیلەسوفان ئەڵێن شەوێکیان وەکو جاران کۆڕی زانیان و فەقیان و مەلایانی ئاین گەرم بوو پیاەکی جلوبەرگ سپیدڕا بوو چۆتە کۆڕەکە و لای دەرگاکەوە لە پشت فەقیانەوە لەسەر پێڵاوەکان بێدەنگ لێی دانیشتە بوو ڕێوڕەسمی کۆرجێ ڕوابوو بابەتێکی خستە بەرباس و لێکۆڵینەوە ئیدی بەڕیز یەکەیە کە قسەیان لەسرە کرد ئەو شەوەش بە هەمان شێوە بەڕیز کەوتنە قسەکردن لەسەر بابەتێک دوای ماوەیەک سرە گەشتە سەر ئەو بەرەک سپێدراوە ئەویش وەڵامێکی هێندە زانایانی دایەوە سەرنجی خەلیفەی ڕاکێشا و فەرمانیدا باڕیزێک بێتە پێشترەوە ئەمجا لەسەر بابەتی دووەم سەرەی ڕادەربڕینی هاتەوە سەر ئەم جارە وەڵامێکی دایەوە لەوەی پێشوو بەهێزتر بوو بۆیە خەلیفە مەمون فەرمانیدا ریزێکی دی بێتە پێشترەوە گفت و گۆ درێژەی کێشا و هەر جارە بەرەکس پێشڕەکە ڕێزێک هاتە پێشترەوە تا گەشتە نزیکی خەلیفەوە کە شەو درەنگ بوو حەوجۆشی ئاو تەشتیان جێڕا و هەر یەکە دەستی شت و سفرە ڕاخرا خواردن دانرا دوای نان خواردن هەریەکە و بەرەو ماڵی خۆی بووەوە خەلیفەی شارەتی دایە پیاوە بەرگ سپێش ڕەکە کە بمێنێتەوە کە دیوەخان چۆڵ بوو ڕێزێکی زۆری لێگرت و دەستخۆشی وەڵامە نایەبەکانی لێکرد دواتر مەی و پیاڵە دانران شەراب ئامادەکرا دەست بە خواردنەوە کرا ساقی مەیە جەڕە یەکەیەکە نۆشت هە کە سرە گەشتە سەر ئەو پیاوە بەرەک سپێشڕە بە دەنگی بڵندوتی گەر خەلیفە ڕێن بدا قسە بکەم خەلیفەش فەرمووی لێ کرد زانەکەوتی پیاوانی پای بڵند لای یەزدان خوش کۆمنتریان بکە بەندەتان یەکێ بووە لە نەزانانی خەڵک لە کەمترین کەسان خەلیفەی مسلمانان ڕووی پێدام و بڵندی کردمەوە بەم کەمە ژیر یەمەوە پلەی لە خەڵکانی تر بڵند کردمەوە ئێستاش چۆنە بێ لەو کەمە ژیریەم دوور بخیتەوە ئەو کەمە ژیریەی لە ڕسواییەوە پێی بڵند بووم لەو کەمیەوە زۆر بووم شیاو نییە خەلیفە حەسودیم پێبەریت و لەم کەمە ژیریەم دوور بخاتەوە چونکە هەر کەسێک مەی بخواتەوە لە ژیری دوورەکەوێتەوە ڕەوشی کەمە بێتەوە بۆیە خوازیارم خەلیفە لەو ڕەوشت و ژیریەی خۆمم دوور نەخاتەوە بە بەخشندەی خۆی بمبەخشێت کە خەلیفە ئەم شێوە گفت و گۆی بیست ڕێزی گرت و بانگی کردە لای خۆی و سەد هزار درهەمی پاداشت پێدا ئەسپێکی دایە و بەرگێکی گران بەها شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتیە جێڕنەوە لە کاتی کۆنی زوودا لە ساڵانی ڕۆشتوودا بازرگانێک لە خۆراسان هەبوو ناوی مەجدەدین بوو دەوڵەمەند سامانێکی زۆری لە کۆی لەو خزمەتکاران و سامان هەبوو تەمەنی شە ساڵان بوو بەڵام وەجاخی کوێر بوو دواتر خوا کوڕێکی پێبەخشی ئەویش ناوی ناعەلی کوڕە گەورە بوو زۆر جوان و شۆخ و شەنگ بوو کە بۆ پیا و باوکی پیر بوو بۆیە نردی بە شوێنی کوڕەکەی دا و پێیوت کوڕم کاتی مردنم هاتووە ئەمەوێت ئامۆژگاری بکەم باوکی وتی ئەمەوێت نزیک نەبی لە کەسەوە تا نەبێت بە نەفەسەوە لەگەڵ هاوڕێی خراپە هەڵسوکەوت بکەی وەکو نزیک بوونەوە لە کوورەی ئاسنگەر وایە گەرنەت سووتێنێ دووکەڵەکەی زیانت پێگەێنێ چەند جوان ئەم شعرەیان بۆ وتووە بۆ ماوەی زۆر کەسێ نەگری بەخۆوە فریو نەخۆی بە گفت و گۆی درۆوە کەسێ نییە پەنای خەمی بۆ بەری پێدا نەگری و سنگی بنێی بەخۆوە خەڵکی نەخۆشینێکە دامەنیشە لە سایی فێڵباز و فریودەرە هەرگیز نەچیتە کایی لە خەڵکی خۆت دوور بگرە علم و سوودیان بێفەڕە تێکەڵبوونیان هەرخەمە و کێشەیە و بێنە و بەرە کە ڕۆشتیت خەڵکی تاقیکەیتەوە لای من کتێبی لێ ئەبەیتەوە سەوزێکم نەدی درۆ دەرنەچێ بێدینن خەمیان ئەچێتەوە عریژوتی بابەچین ئامۆژگاریەکەتم بیست و بە چاوان چیتر باوکی وتی سنووری خوا بپارێزە تاخوا بتپارێزێ سامان و پارەت بە فیڕۆمەدا نەبادا ڕۆژێک بێت پەنا بۆ کەسانی ڕسوا و خوێڕی بەریت چونکە نرخی مرۆڤ بە سامان و پارەکەیەوەیە چەند جوانیان و توە دەوڵەمەند پارەی بە کەس نەداوە کەچی هەزاری ئەڕوا لە دواوە دژمنم دوام ئەکەوت بە دەوڵەمەندی نەبوو بووم کەسم لە دەور نەماوە وتم بابە گیان چیتر وتی کوڕم پرس بە کەسانی بەتەمەند بکە بۆ ژیانت هەر کارێ ئەیکەیت پەلەی تیامەکە بەزەیت بە کەسانی خوار خۆتا بێتەوە تاخوای بانی سەر بەزەی پێتدا بێتەوە زەورداری کەزمە بە باخوایش زەواڵت بۆ نەنێرێ چەند جوان وتراوە بیرروڕای خەڵکیش ببیستی چاکە هەیە زیرەکە و هەڵوێستی چاکە ئاوێنەی بەرت ڕووی خۆتی تایە هی دوا پێ دەڵێ پشتی شت پاکە ئارام بە پەلا پەشیمان دێنێ بەزەی بەزەی خوا ئەجوڵێنێ هەردەستی دەستێ خوای لەبانە زاڵمیش خوا بەڵای بۆ دێنێ دەسەڵاتت بوو مەبە بە زۆردار بە خستی مەیدا ئەشکەنجە و ئازار چاوی تۆنووست و ئەویش باگە نزە ئاکات و یەزدان ئاگادار. ئەم جاوتی کوڕەکەم مەی مەخۆرەوە چونکە ژیری دەبات و ڕسوا دەکە ئەمە بوەسیەتەکەم خوایش ئەەکەمە چاودێرت ئەمجا هەناسەی کێڵکێشا و لە هۆش خۆی چوو دواتر باگاتەوە شایەتمانی هێنا وەفاتی کرد کوڕەکەی زۆری بۆ گریا دواتر بە ڕێوڕستی مە مسلمانانە کفنکرا و نێژرا ئەم شعرەشیان لەسەر کێلەکەی نووسی لە خۆڵ و خاکدا زیندوو بوومەوە زوو بە ڕەوشتی خۆما چوومەوە ئێستاش بۆ ناوخۆڵ کە هاتوومەوە کەی سەیرە ئاوە کە مردوومەوە کوڕەکەی زۆر بەخەم بوو بۆ باوکی و تازیەبار بوو تاکو و دایکیشی مرد هەر تازیەبارەکەی نشکان چی ڕێوڕسمی بۆ باوکی جێرا هەروایش بۆ دایکی کرد کە چووە سەر دووکان و کەوتە کارکردن بە گوێرەی وەسیەتەکەی باوکی تێکەڵی کەس نابوو ساڵێک بەو شێوەی بردەسەر دوای ساڵە هەندێک لە خوێریان خۆیان لێ نزیک کردەوە بەرەبەرە فێرە ژیانی پرخراپیان کرد کەو تەمەی خواردنەوە چونکە لە خۆی پرسی بوو باشە ئەگەر ئامۆژگاریەکانی باوکم جێبەجێ بکەم ئەی ئەم سامانە زۆرە کێ بیخوا ئەمجا ئەم شعرەی پەیڕەو کرد کارت بە تەنیا هەر بۆ پارە بوو تەمەەن ڕۆژێکی چەندین جارە بوو کەی سوودەبینی لە سامانەکەت کاتێک زانی کە لە دەست چوو ئەم جاسەری کردە خواردنە و بە فیڕۆدانی سامانەکەی باوکی تا دووکانەکەشی فرۆشت تەنانەت جلوبەرگەکانشی کاتێک بە ئاگاهات کە پەشیمانی سوودی نەبوو ڕۆژی وا هەبوو لە بەیانەوە تا ئێوارە هیچی دەست ناکەوە بیخوا بۆیە بیری کردەوە لە دڵی خۆی داوتی ئەچمە قاپی ئەو هاوڕیانەی کە کاتی خۆی تێرمەکردن بەڵکو و ژەمێک تێرم بکەن لە دەرگای هەر هاوڕێکێدا سەری بادا و دەریە کرد تاکو لە برسا خەریک بوو بمرێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سێ سەد و یانزە. شەهرەزاد گێرای و ڕۆژێکیان کوڕەکە چۆ بازار کەڕوانی خەڵکێکی زۆر کۆبوونەتەوە ئەویش لە دڵی خۆی داوتی مەرز بێ تا نەزانم ئەو هەموو خەڵکە بۆچی وەستاون نەڕۆم دڕی بە خەڵکەکە داوچوە پێش کەنیزەکێکی بینی تاکو بڵێ جوان و خانومان هەروەکو ئەم شعرا بۆ ئەو نووسرابێ بەدڵ و بەجان نەخشە کێشراوە بەڵام کەمێکی کورتیە ناوە ناسک و نازدار خانومانێکە قژ لە سەرسینەی پەخش و بڵاوە ڕووی مانگ و قەدی لاسکی تەڕە بۆی مسکی پەخشی ئەو دەوروناوە ئەڵەی هەڵۆکان زۆر لە دوورەوە ئاوی مرواری قەتیان هێناوە عەلی لە دڵی خۆی داوتی نەخێر ناڕۆم تا نەزانم چێی کڕێ نرخەکەی گاتە چەند دەڵاڵەکە هاواری کرد شەرم مەکەن ئەی ئەوانەی ناسکی و جوانی ئەم کەنیزەکە سەرنجی ڕاکێشاون نرخێکی لەسەردا بنێن با مەزادەکەی پێدەست پێ بکەم بازرگانێک وتی 500 دینار بازرگانێکی دی لە ولاوە هەڵیدایە دەیدی لەسەر بێ یەکێکی دیوتی دەیدی یەکێکی دی وتی سەتی تر پیرە بازرگانی وتی هزار دینار ئیدی بازرگانانی تر زمانیان بەسرا دەڵالەکە چووە بندستی خاوەنی کەنیزەکەوتی ئەڵێ چی بیدەم خاوەنەکەی وتی پەیمانم داوە بە دڵی خۆی کڕیارەکە هەڵبژێرێ چاکتر وایە لە کەنیزەکەکە خۆی بپرسی دەڵاڵەکە ناچار چۆ لای کەنیزەکەکە وتیە و پیاوە ئەوێ بتکڕێ ئەڵی چی ئەیژوتی پیری پەککەوتەی وا چییە نامەوێت کە دەڵاڵەکە ئەمەی بیست هاواری کرد بەو خۆیان حەقی خۆتە تۆ دههزار دیناریش دێنی بە خاوەنەکەشی وت کە نیزەکەکە کڕیارەکەی پەسەند نەکرد ئەیژوتی بزانە کڕیارێکی دی بازرگانێکی دی هاتە پێش لە دەڵاڵەکە وتی بە پارەی ئەو پیرە پیاوە پەسەندمە کەنیزەکەکە ئەویشی پەسەند نەکردوتی ڕیش و سمێڵی بۆ یاخا لەبەر خۆی وتی سەروسمێڵت ڕەژەکەیتەوە بۆت ناچێتە سەر ئەو فڕوفێڵە جارێک سپیت و جارێکیش ڕەشی دیارە کە عقلت لە جەستە دوێڵە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بەو نرخە منەمەوێت بزاناڵێ چی کە پێی وت کەنیزەکەکە سیرێکی کرد بۆی دەرکەوت لار کوێرە وتی ئەرێخۆ ئەوە کوێرە کوێر بیت گوێ بگرە هاوڕێی لار کوێر مەکەن خراپە لی بە ئاگا بە زۆرە کەزابە لارکوێری ئەگەر سوودی بواە خوانەی ئەدا بە خەڵکی باە ئەم جا دەڵاڵەکە پرسی ئەی ئەو بازرگانی دی کەنیزەکەکە سیرێکیویشی کرد بینی کورتە باڵایە ئەم جاوتی ئەم شعرەی وەبیرهێنامەوە دۆستێکم هەیە درێژە ڕیشی بێسوو دەگۆڕە زوو هەڵی کێشی وەک هەندێ شەوی ڕەشی زستانە کە بە بێخەوی تایدا ئەنیشی ئەم جا دەڵاڵەکە چاری نەمان بۆیە پێیوت خاتون خۆ چاوبژێڕە و کێت بە دڵە تاک و بتفرۆشم بەو کەسە کەنیزەک ئەمەی پێخۆش بوو چاوی بە خەڵکەکەدا جێڕا سەرنجی بە عەلی شارەوە گیرسایەوە چونکە بەڕاستی قۆز بوو ئەم جا بە دەڵاڵەکەی وت خۆم بەو لاوە شۆخە فرۆشم دەڵاڵ سەری لە جوانی و کەنیزەکە سوورما بوو لەو شعرە نایەبانەی ئەی خوێندەوە خاوەنەکەی هەڵیدایە جا ئێوە چیتان دیوە ئەم کەنیزەکە بە حەو جۆرە دەنگەکەی قورآانە خوێنێ هەر هەموو فەرموندە ڕاستەکانی پێغەمبەری درودی خی لێوێ لەبەرە هەندێ زانست دەزانێت کە هیچ زانایەک پێی بێ نەبردووە دەستەکانی زێڕن قوماشی پەردەی پێ دوورێ هەر پارچەیەکی ئەداتە پ دینار ئەم کارە بەهشت ڕۆژ تەواوەکە. ئەمجا دەڵاڵەکە هاواری کرد بیخە ماڵەکەت ئەمە نگینە ناسک و نازدارە زۆر دەست ڕەنگینە خاوەنی کەنیزەکەکە بە دەڵاڵەکەی وت بی دەبێکێک کە خۆی بەدڵی بێ ئەمجا دەڵاڵەکە چوە لای علی شار و دەستی ماچ کردوتی گەورم ئەم کەنیزەکە بکڕە چونکە خۆی تۆی هەڵبشاردووە دەستی کرد بە وەسفکردنی کەنیزەک و زیرەکی و شاعیربوونی ئەم جاوتی پیرۆزت بێ گەربی کری علی شار سەری داخست دەستی کردە پێکەنین لەدلی خۆی داوتی لە توخوا سیر بکە من ئەمڕۆ نانم نەخواردووە هێندە هەژارم خۆم پێ تێر ناکرێت پێشم عیبە لە ناو ئەم بازرگانانەدا بڵێم بەخوا پول و پارەم نییە و پاڕیسکم دێ ئەم جاکە نیزەکە بە دەڵاڵەکەی وت وەرە دەستم بگرە و بمبە بۆ لای لاوەکە با هەندێ نازونکی بۆ بکەم بەڵکو و دڵی نەرم بێ ئەمجا دەڵاڵەکە کە دەستی گرت و بردێ لای علی شار وتی ئەم کەنیزەکە چۆنە بەلاتەوە علی شار وەڵامی نەدایەوە ئەمجا کەنیزەکەوتی گەورەم بە هەرچەندێک بم کڕی ڕازیم با بەختیارت بکەم علی سەری بڵند کردەوتی بە زۆرە بێ بەهزار دیناریش گرانیت کەنی زەکەوتی گرنگ نییە بە 900 دینار بم کڕە علیوتینە کەنی زەکەوتی بە 900 دینار بم کڕە ئەی ژووتی نامەویت کەنیزە کەوتە کەمکردنەوەی نرخی خۆی تاکووتی سە دینار ئەنیوتی سەد دینارم پێ نییە کەنیزەکە وتیایی چەند دیناری ماوە بۆ سەد دینارەکە علی شار چاری نەماوتی ئەوەی ڕاستی بێ یەک فلسە سوورم نییە نەدر هەمێک و نەدینارێک بۆ کڕیارێکی تر بگەڕێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو